زۆر جار سیمۆن بۆلیڤار ناو دەبرێ بە جۆرج واشنتنی ئەمریکای باشوور لەبەر ئەو دۆخە کاریگەری کە گێڕای لە سەربەخۆیی پێنج وڵاتی ئەمریکایی لە ژێر دەسەڵاتی ئیسپانیا کە بریتی بوون لە کۆلۆمبیا، ڤەنزوێلا، ئەکوادۆر، پیرۆ، بۆلیڤیا. کەم گوردی سیاسی وەک سیمۆن بۆلیڤار توانییەتی کارێکی باڵای وا بگێڕێت لە سەرانسەری کیشوەرێکدا. بۆلیڤار ساڵی هەزار و حەوت سەد و هەشتا و سێ ی زایینی لە کەرەکاس، ڤەنزوێللا، لە بنەماڵەیەکی ئەرستۆکراتی ئەسپان نەژاد لەدایک بووە. لە تەمەنی نۆ ساڵاندا بە هەتیوی مایەوە. لە تەمەنی لاویەتیدا زۆر وڵاتانی ئەوروپا گەڕا و ئەو بیرە ئارمانانەی کردە ڕێبازی تایبەتی خۆی کە لە بزووتنەوەی ڕۆشەنبیری فەلسەفەی فەڕەنساییدا بەدی دەکرا لە سەدەی هەژدەم. ئەو بیرمەند و فەیلەسوفانەیش کە بۆلیڤار کارنامەکانیانی دەخوێندەوە و سەودایان بوو، جان لۆک، جان جاک ڕۆسۆ، ڤۆلتێر، مۆنتیسکیۆ بوون. لەو گەشتەیدا کاتێک کە لە ڕۆما بوو، ساڵی هەزار و هەشت سەد و پێنج ی زەینی لە سەرگردی لاڤنتیندا تەوس ئەی بردەوە. بەڵێنی بە خۆی دا کە لە ژیانیدا هەرگیز نەسرەوێت و خۆشی نەبینێت تاکو سەربەخۆیی وڵاتەکەی لە جەور و ستەمی ئەسپانیا نەسەنێت. ساڵی هەزار و هەشت سەد و هەشت ی زەینی، ناپلیۆن هێرشی بردە سەر ئەسپانیا و یەکێ لە براکانی کردە فەرمانڕەوای ئەسپانیا. ئەم کارە هەل و دەرفەتێکی چاکی ڕەخسان بۆ ئەو وڵاتە ژێردەستانەی ئەمریکای باشوور تاکو دەستی خۆیان بوەشێنن و سەربەخۆیی بەدەست بێنن. سەرەتای شۆڕش دژ بە ئیسپانیا ساڵی 1810 ی زەینی لە ڤەنزوێلاوە هەڵگیرسا. فەرمانڕەوا هێنرایە خوارەوە و ئاڵای سەربەخۆیی لە ساڵی 1811 ی زەینی هەڵکرا. هەر لەو ساڵەدا بۆلیڤار بووە ئەفسەرێک لە لەشکری شۆڕشگێری ڤەنزوێلا، بەڵام لە ساڵی ئاییندەدا تیپە سەربازییەکانی ئەسپانیا هاتنەوە بۆ گەڕانەوەی دەسەڵاتیان. ئەوە بوو توانیان جارێکی دی ڤەنزوێللا داگیر بکەنەوە و سەرکردەی شۆڕشی فرانسیسکۆ میرانا بگرن و بیخەنە زیندانەوە. بۆلیڤاریش هەر ئەوەندەی توانی هەڵبێت و دوور بکەوێتەوە لە وڵات. لەو ساڵانەی دواییدا ڕەچە جەنگێکی کاریگەر بەرپا بوو. ئەم جەنگ و ئاژاوەیە تا ساڵی هەزار و هەشت سەد و نۆزدە ی زایینی درێژەی کێشا. لەودەمەدا بۆلیڤار خۆی گورج کردەوە و سەرگوردی سوپایەکی بچووکی کرد، کەوتە چالاکی لەنێو دۆڵ و بێشەکان هەتاکو چیا بڵندەکانی ئاندسیشی گرتەوە. ئەم بزوتنەوەیە بەرەبەرە ترسی خستە نێو ئۆردوە ئەسپانیەکان لە کۆڵۆمبیا. بۆ دواجار ڕیزەکانی خۆی گرد کردەوە و هێرش و شاڵاوی بردە سەر تیپە سەربازیەکان تا بەتەواوی جەنگێکی سەخت لە ئابی هەزار و هەشت سەد و نۆزدە ی زایینیدا ڕوویدا و سەرکەوتنی بەدەستهێنا. پاشان ساڵی هەزار و هەشت سەد و بیست و یەک ی زایینی ڤەنزوێلای ئازاد کرد، ئینجا لە ساڵی هەزار و هەشت سەد و بیست و دوو ی زایینیشدا ئێکوادۆر ئازاد کرا. هەر لەو دەمەیشدا جۆس دی سان مارتین کە مەردێکی نیشتیمانپەروەر بوو، توانی ئەرجەنتین و شیلی لە جەور و ستەمی ئەسپانی ڕزگار بکات. دەی نەبوو کە پیرۆیش ڕزگار بکات. بۆ ئەو مەبەستە هەردوو ئازادیخواز لە شاری جوایاکیڵی ئەکوادۆر لە هەینی هەزار و هەشت سەد و بیست و دوو ی زایینیدا بە یەک گەیشتن، بەڵام نەیانتوانی ڕێک بکەون لەسەر چۆنیەتی هاریکاری و گەلەکۆمەکردن و ڕێکخستنی شیرازەی بڕست و توانایان لە دژی ئەسپانیا، ئەنجامی ناکۆکییان گەیشتە ڕک و کینە و هەڵگیرساندنی جەنگ لە نێوانیاندا، بەڵام ئەوەندەی نەخایاند هەستی بەوە کرد کە ئەو ناکۆکییە لە بەرژەوەندی ئەسپانیادایە، لەبەر ئەوە خۆی کشانەوە و وازی لە سەرکردایەتی هێنا و بە تەواویش دەستبەرداری ئەمریکای باشوور بوو. لە ساڵی هەزار و هەشت سەد و بیست و چوار ی زایینیدا سوپاکانی بۆلیڤار وڵاتی پیرۆی ئێستایان ڕزگار کرد، ساڵی هەزار و هەشت سەد و بیست و پێنج ی زەینی هێزەکانی ئەسپانیای ڕاشکاند و توانیان پیرۆی سەرویش بۆلیڤیای ئێستا ڕزگار بکەن. هەرچەندە ساڵانی دوا ژیانی بۆلیڤار بەرەو ئاوابوون دەچوو، بەڵام هەر بە ئومێدی یەکگرتنی وڵاتەکانی باشوورەوە بوو هەروەک وڵاتە یەکگرتووەکانی ئەمریکا. لە ڕاستیدا ڤەنزوێلا، کۆلۆمبیا و ئێکوادۆر کۆمارێکی یەکگرتوویان پێکەوە نا و بۆلیڤاریش بووە سەرەککۆمار. بەڵام لە بەدبەختی ئەو هێزە چەواشانەی کە لە ئەمریکای باشووردا جموجۆڵیان هەبوو، بەهێزتر بوون لەو ناوچە داگیرکراوانەی باکوور کە لە ژێر دەسەڵاتی ئینگلیزەکاندا بوون. لە ساڵی هەزار و هەشت سەد و بیست و شەش ی زایینیدا کاتێک بانگەوازی کۆنگرەبەستنی بڵاو کردەوە لە نێوان وڵاتەکانی ئەمریکای لاتینی تەنها چوار وڵات و یانکی ئامادە بوون لەباتی ئەوەی یەکانگیری و چونیەکی ساز بێت و وڵاتە نوێیەکان بێنە ژێر ئاڵای کۆماری کۆڵۆمبیای گەورەوە، کەچی ئەو کۆمارە بەرە بەرە پوکایەوە و گەیشتە ئەو ڕادەیەی جەنگی ملی بەرپا بێت. لە ساڵی هەزار و هەشت سەد و سی ی زایینیدا ڤەنزوێلا و ئەکوادۆر لە کۆماری گەورە کشانەوە. لەو گێرمە و کێشەیەشدا چەند جار هەوڵی کوشتنی بۆلیڤار درا. ئەمیش کە زانی بۆتە کۆسپ و تەگەرە لە ڕێی ئاشتیدا وازی لە هەموو کارێکی هێنا. هەر لە ساڵی هەزار و هەشت سەد و سی زەینیدا بە تەواوی لە باری سیاسی خۆی دوورخستەوە. هەر لە کانوونی یەکەمی هەمان ساڵیشدا بە ژیانێکی هەژاری و زۆر نائومێد و دوور لە وڵات، ڤەنزوێلا، ئەسپەردەی خاک کرا. بۆلیڤار مەردێکی زۆر پێشبین و چوست و پێشکەوتووخواز بوو. لەبەر پێویستی ئەو سەردەمەی ناچار بوو دیکتاتۆرانە ڕەفتار بکات، بەڵام کاتێک کاروباری گەیشتە ڕادەی تاقیکردنەوە و هێنانیدی ئامانجی بزوتنەوەکەی، وازی لەو ڕێڕەوە هێنا و ئارەزووی خۆی دامرکاندەوە بۆ بەرژەوەندی گشتی و دیموکراسی نمونەیی. هەر لەو دواییەشدا بە یەجگاری وازی لە هەموو دەسەڵاتە دیکتاتۆرییەکانی هێنا، هەتاوەکو جارێکیش پێشنیاری پاشایەتییان لێکرد، بەڵام پەسەندی نەکرد، هەستی بەوە دەکرد کە نیشانەی ئازادیخواز زۆر مەزنتر و شایستەترە لە تەختی پاشایی.